پیاوە ڕەشەکە سوور بوو لەسەر بردنی ڕۆمیۆ بۆ میلانۆ، بەڵام ڕۆبێرتۆ ڕازی نەبوو و نەیدەتوانی دەستبەرداری ڕۆمیۆ ببێت، لەگەڵ ئەوەیش زۆریشی پێویست بە پارە بوو، بەتایبەتی دوای سووتانی کێڵگەکەی، بەڵام نەخۆشییە کتوپڕەکەی ڕۆبێرتۆ کاریگەری ڕاستەوخۆی لەسەر باری ژیانی ئەم خێزانە دەکات، بەتایبەتی ڕۆمیۆ. ڕۆمیۆ، باوکم چی لێ بەسەر هاتووە؟ من ئەترسم. هیچ ناکە بترسن. باوکمان بەهێزە. بەڵێ بەهێزە. بەڵێ بێگومان. چاوەکانی لەدەست داوە. ها، چی ئەڵێی؟ ئەوە ڕاستیەکەیتی. ئایا هیچ عیلاجێکی هەیە؟ بەڵێ، دەبێ زۆر زوو دکتۆری بۆ بهێنرێ. من دکتۆرێک دەناسم لە گوندەکەی نزیکمانەوە. دکتۆرێکی زۆر زۆر باشە. ان شاء اللە ئازارەکانی کەم دەبێتەوە و چاک دەبێتەوە. ئێ باشە، دکتۆر تا دەگاتە ئێرە چەندی دەوێ؟ چەنێک پارەی دەوێت؟ بیست هەزار. دەمەوێت کارتان لەگەڵ بکەم. ئاگات لە خۆ بی. دەمەوێت کار بکەم. ئا، ببورن. ڕۆمیۆ گیان دەزانم باوکت نەخۆشە، بەڵام. تخوا لێم گەڕێن با کار بکەم. حەبیب من بە پارە هەیە بۆ هێنانی دکتۆر من دارە بڕمووە هەرچی گەڵێن ئەیکەم ها. خۆ دەزانی وشکایی ئەمسال هەرچی بەرو بومێکی گوندی هەیە هەر هەمووی لەناو بردێ و تەفر و تونای کردووە. ئێمەش لەبەر هەژاری دەنالێنین ناتوانین قەرزەکانی خۆشمان بدەینەوە چۆن یارمەتی تۆ بدەین کوڕم. نهێنی پارێزی پەیمانمان پێدەین ئەژین پزیشکێنی لە لادێکا ها بەڵێ پارێکی زۆر زۆرمان پێیە ڕاستە کوا پیشانم دا ئاواتە. بێتۆنە جوانە ئەوەت نرخی چەندە؟ تانەیەکە بەس نییە بۆ دکتۆر؟ نەخێر ئەمە کەمە ئەگەر زۆر لەمە کۆکەمەوە دکتۆر یەت بەڵێ دکتۆر دێت یەڵە تێتە بازوو بڕۆین پارە کۆ بکەینەوە هەڵا بچین لە ناو خەڵکدا بگەڕێنێ پشتیوانی خوای گەورە زوو چاگەبیتەوە و چاوەکانی ئێمە بە تۆ شا دەبێتەوە. لەسەر باوکت پێویست بوو گوێ لە قسەکانم بگرێ و لە سەرەتاوە ڕازی بێ لە بەکرێدانی تۆ. من هاتوم بۆ ئێرکۆنە تاوەکو یارمەتی دەم دە باش گوێم لێ بگرە بە دایکت بڵێ بێت بۆ کۆگای سکارا و ڕازی بێت لە سەر بەکرێدانی تۆ بیست و پێنج هەزارادەم باش بیست و پێنج هەزار بەس هێ هەرچەندە ئەو نرخەش ناکەی من پێشتر سی هەزارم دا بە باوکت بەڵام ئێستا بیست و پێنج هەزاری ئەدەمێ ئەو نرخەش بەسە بۆ ئەوەی چارەسەری نەخۆشیەکەی باوکتی پێ بکرێ واروا ئەوەش پیرادەگەین مەگە دایکت رازی نەبێ ئەوا دەبێتە بیست هەزار. لەسەر باوکت پێویست بوو گوێ لە قسەکانم بگرێ و لە سەرەتاوە رازی بێ لەسەر بەکرێدانی تۆ. پەیمان بێت زوو بۆتان بیانمەوە. دە ئەوەی لێ برد نەکەم بەخوا نیمە. تخوا ڕۆبەرتۆ زۆر نەخۆشە پێویستی بە پارەیە تاوەکو دکتۆری بۆ بێنی زوو چارەسەری بکات. دە ئەوەی لێ بردن دەکەم حەزدەکەم یارمەتیت بدەم بەڵام بەخوا نیمانە باوەڕ بکە ئێمەش زروفمان تەواو نیە تخوا ببورە جێسیکا خان. لە پاش ئەو ئاگرەی لە بێستانی ڕۆبێرتۆ بەربوو، کەس نایەتە چێشتخانەکەم جگە لە تۆ. نیگەران مەبە، پاش کەمێکی تر یەکێک دێتە ئێرکوانە و گرێبەندێکی لەگەڵ مۆر دەکەم. ڕۆمیۆ تەندروستی باوکە چۆنە ڕۆمیۆ باشە من پرسیارێکم هەیە تۆ گەر من بەکرێ بگری بۆ چ شارێکمە بەی میلانۆ ئەوە شارەکی گەورەیە دەرفەتەکی باشە کورە لە کیسە خۆتی مەدە. لە میلانۆ ئەدەمە یەکێ لە دوکەڵ کێش پاککەرەوەکان و ئەبێ تا بەهاری داهاتوو لەگەڵی کار بکەی. من ڕازیم. پارەکەم بدەرێ دەچم دکتۆر بۆ باوکم ئەهێنم. ئافەرین ڕۆمیۆ، باشت بیرکردەوە، ئەمە تاکە ڕێگایە بۆ یارمەتیدانی باوکت، دوو کەڵکێش پاککردنەوەش زۆر گران نییە، زستانە لەوێ ئەمینێیتەوە و لە بەهاریشدا دەگەڕێیتەوە، ئەدی. ئاه، تخوا ڕۆمیۆ، ژێر ئەمە ئیمزا بکە. ئەمە گرێبەندێکە لەسەرت کە تا بەهاری داهاتوو دەبێت بۆ من کار بکەیت. ها، ئەو پێنووسە بەکاربێنە. من ئەوە نازانم. هەر هێمایەک ئەلێرکوانە بکێشە کارەکە تەواو دەبێت. پێیەو دەرگا بکەنەوە زوو. سڵاوتان لێبێ فەرموو ئەوەش دکتۆر. دکتۆر؟ ئەم کاتەت باش خانم. تۆ کێیت؟ من دکتۆرم. لەو گوندەی تەنیشتمانەوە هاتیە. دکتۆرێکی باشەو زۆریش بەناوبانگە. ئەدی پارە؟ ئەمەوێ چاوم بە نەخۆشەکە بکەوێ. گوێت لە منە ئێستا؟ ئەمبوێ. خدر، تۆ. ئەوە دکتۆرە ئازیزەکەم. ئێستا چارەسەرت دەکەم. ئەخ ئەخ ئەخ ئەخ. دایە چی بووە هیچ نەبووە مەترسە هێمن بە باوکت تەندروستی باشە دکتۆر چارەی بۆ دانا وتی تەندروستی باشە و پاش چەند ڕۆژێکی تر چاکەبێتەوە. زۆر باشە زۆر دڵخۆشم دایە گیان. ڕۆمێۆ گیان تۆ بۆچی وات کرد. خەم مەخۆ دایە گیان بزنی ساڵەمێنمۆ لە بەهاری داهاتوو ئەگەڕێمۆ دڵتان تەنگ نەبێ. تۆ لەبەر چی ئەم بڕیارەت دا بە بێوێ پرس بە من بکەیت؟ باوکت توڕە دەبێ بە من بزانێت ئەو تۆی زۆر خۆشەوێ. تخوا پێی بڵێ با دڵتەنگ نەبێ. قیلان بێ زوو ئەگەڕێمەوە بە پشتیوانی خوا. ڕۆمیۆ، ببورە ناتوانم لە پێناوی تۆدا هیچ شتێ بکەم ئازیزم. ڕۆمیۆ. زۆر ڕاستە لە فرمێسک ڕشتن هیچی تر لە توانای دایک و داپیرەی نەما. ڕۆبێرتۆ دوای ئەوەی تەندروستی باش بوو، دوای دوو ڕۆژی تر کاتی سەفەرکردنی ڕۆمیۆ نزیک بووەوە بۆ ئەوەی ماڵئاوایی لە گوندەکەیان بکات. دەی مناڵەکان وەرن خواردنەکە ئامادەیە خێراکەن دەی. وا هاتین. کوا سارەی خوشکتان. کوا سارە؟ ئەوەتا لە دەرەوە ئەگریێ لەبەر ئەوەی بەیانی ڕۆمیۆ ئەڕوات. ئەبێ ڕۆمیۆ زۆر دڵخۆش بێت چونکە ئەچێتە شاری میلانۆی جوان. بەخوا پێیەچێ بازاڕ و چێشتخانەی زۆر جوانی لێ بێت. ڕۆمیۆ ئێستا کە ئەڕوات و لە بەهاردا دێتەوە خۆزگە منیشی لەگەڵ بوومایە. من حەز دەکەم لەگەڵ کێشبا بکەمەوە. بێ ئەقڵ جارێکی تر قسەی وانەکەی. لەبەر چی؟ ڕۆمیۆ جارێکی تر ناگەڕێتەوە ئێرە. وەکو کارل دەیگوت، زۆربەی ئەو منداڵانەی کە چوون بۆ شاری میلانۆ بۆ پاککردنەوەی دووکەڵکێش، بە هیچ شێوەیەک کەسیان نەگەڕانەوە، نەکەن بهێڵن ماڵی ڕۆمیۆ ئەو قسەیە ببیستن، چونکە زۆر دڵیان تەنگ دەبێ. کاتی ئەوە هاتووە ماڵئاوایی لە چیاکان بکەم. ئیوە پارتی نەژیرەوە بیکەرە. ڕۆمیۆ! ڕۆمیۆ! دەی تخوا مەڕۆ بۆ میلانە بمێنەرە بۆ ئەوەی لەگەڵ یەکتریدا یاری بکەین تخوا. ئەە؟ ئەوێ شارێکی زۆر ترسناکە تکایە لێرە لەگەڵ ئێمە بمێنەرەوە تۆ ئەگەر چی بۆ ئەوێ هەرگیز ناگەڕێیتەوە لامان. بەڵام بۆچی؟ من نازانم بۆچی بەڵام داپیرم وای دەوت بەڵێ. ماوەی پێنج ماگ دەبی باران نەباریوە ئەوە بۆ یەکەم جارە دەبارێت. ئەمە زۆر رێکەوتێکی سەیرە. کوڕو شیرینەکەی ئێمەش دەچێت بۆ میلانۆ. بەڵێ. ڕۆبێرتۆ، من لەو باوەڕەدا بووم کە ڕۆمی هێشتا منداڵ بێت، بەڵام ئەو ئێستا گەورە بووە و ئەرکێکی گەورەی لەپێناو ئێمە هەڵگرت. بەڵێ ڕاست دەکەیت. کارێکی زۆری لە پێناومان کرد. تخوا ئازیزەکەم دڵنیابە ئەبێ متمانەت بە گەڕانەوەی ڕۆمیە هەبێت پێویستە داوا لە خوا بکەیت کە یارمەتی بدا. بەڵی جێسیکا تۆ ڕاست دەکەی. بەڵی. جێسیکا، شتێکی زۆر گرنگ و پێویست هەیە، حەزدەکەم ڕۆژێک لە ڕۆژان بە ڕۆمیۆی بڵێم. ڕۆمیۆ کوڕێکی ئاقڵ و زیرەک و ئازایە. بەڵام ئەوە بەس نییە. من ئێستا هەست دەکەم پیاوێکی زۆر بێهێزم، لەگەڵ ئەوەی کە بە یەکێک لە بەهێزترین و ئازاترین پیاوی دەیەکە ناسراوم. جێسیکا، من ئێستا پیاوێکی زۆر هەژار بووم، خاوەن هیچ بەهرەیەکی زانستی نیم، هەر لەبەر ئەم هۆیە بوو کوڕە بچکۆلەکەم دەچێتە میلانۆ، منیش ناتوانم ڕێ لەوە بگرم، ناتوانم، ناتوانم. پێویستە ڕۆمیۆ جیاواز بێت دەبی ژیانێکی زۆر خۆشتر لە ئێمە بباتە سەر من بێگومانم کە و دەتوانێت وا بکات دەتوانێت وا بکات جێسیکە ئەوە ئەوە بوو کە نەمانتوانێت بۆ ڕۆمی و بهێنی نەدی هیوادارم ئەو بتانی بۆ خۆی بهێنێتە دی. باوکە باوکە تۆ لاواز نیت تۆ نمونەی بەرزیت تۆ بەهێزترین پیاوی لە لادێکەمان منیش وەکو تۆ ئازا و باشە بم هیچ شتێک ڕێم لێ ناگرێت باوکە خۆشمەوێی باوکە باوکە من کوڕی تۆم. ڕۆمیۆگیان گوێم لێ بگرە پێویستە بەهێز و باش بیت خۆشەویست بیت لای خەڵکی هەر کاتێک دڵت تەنگ و ویست بگری ئەوە بیر لە من و دایکت بکەرەوە ئێمە متمانەمەم بە تۆ هەیە تۆ ڕۆمیۆی کوڕە بە نرخەکەی ئێمەی ڕۆمیۆ، من شانازی بە تۆ دەکەم کوڕەکەم. هەندێ نان و سۆمونم لە ناوجانتاکەدا داناوە ئەگەر برسیت ببیخۆ. زۆر سوپاس. بردنی ساڵە مێنمەوە لە بەهاری داهاتوو ئەگەڕێمەوە دڵتان تەنگ نەبێت. بەڵێکی پڕخەمەوە بەڕێکەوت لە گوندە خۆشەویستەکەیەوە بەرەو شارێکی نادیار بەڕێکەوت خۆشی نازانێت چۆن ژیانێک پێشوازی لێ دەکات. عارەبانەکە بەرەو میلانۆ کەوتە ڕێ، لە کاتێکدا باران بەردەوام بوو، ڕۆمێش گوندەکەی بەجێ دەهێڵێ و بەرەو شاری میلانۆ، نازانێت لەوێ چی بەسەر دێت، ڕۆمێ تووشی ژیانێکی نوێ دێت و هەوڵ دەدا پشت بە خۆی ببەستێ لە گرفتەکانی، دەبێ گرفتەکانی چی بێت و،